مناڵی ئاخر زەمان، نووسینی، عەزیز نەسین، وەرگێڕانی، غەریب پشدەری. نابێ هەموو شتێک لای منداڵان بگوترێت ئانکارا شەشی نۆڤەمبەری 1966. برام ئەحمد لەمەودوا هەمیشە وەکو پێشوو نامەی درێژم بۆ بنووسە. مەترسە لە خوێندنەوەی نامە دوور و درێژەکانت ماندوو نابم. نامەکەتم بە چاوپێداخشانێک خوێندەوە. نەک هەر من، بەڵکو هەموو ئاوەڵانیش خوێندیانەوە. تاوێکیش پێکەنین. چونکە هەوای ئێرە وردە وردە خەریکە سارد دەبێت، ناتوانین لەناو باخچەکەدا یاری بکەین. کاتێ لە قوتابخانە دێمەوە، خەریکی وانە و ڕاهێنانەکان دەبم و دایکیشم لە ئامادەکردنی وانەکانمدا یارمەتیم دەدات. خوشکم حەز لە ئیشی ماڵ ناکا، بە تایبەتی لە گسکدان و هەوروهێر بارشکتن هێندە بێزارە هەر مەپرسە. تەنها حەزی لەوەیە بچێتە چێشتخانە واتا مەتبەخ و کێک دروست کات، ئەویش چ کێکێک کە لە خۆی زیاتر هیچ کەسێک ناتوانێ بیخوا. دایکیشم پێی ناخۆشە خوشکم بچێتە ناو مەتبەخەوە. هەر خوشکم پێ بنێتە مەتبەخەوە، ئیدی ئەوە دایکم دەبێ یەک هەفتە بە دوای هەور و کەوچک و چەقۆ و کەلوپەلی مەتبەخدا بگەڕێ و هەر پارچەی لە شوێنێک بدۆزێتەوە. خوشکم خەریک بوو بدرێت بە پیاوێکی باش. بەڵام مەسەلەکە سەری نەگرت. ئەم ڕۆژانە لە ماڵی ئێمەدا قسەی تەنیا هەر دەربارەی ئەو باسە و ئەو شەکرەیە کە مەتین شکاندی، چونکە هەڵوەشانەوەی خوازبێنیەکەی خوشکم بە هۆی تاکە قسەیەکەوە بوو مەتین کردی. شەوانە ئاوەڵەکانی باوکم کە لە پێشە هاوپۆلی یەکتر بوون، یا لە ماڵی ئێمە کۆ دەبنەوە یا ئێمە دەچینە ماڵی ئەوان. تاوێ گاڵتە و گەپ دەکەن و دەربارەی بیرەوەریەکانی ڕابردوویان دەدوێن. لە ناو قساندا زیاتر هەر ناوی زەینەڵ بەگ دەبرێ، ئەویش هەر لە هاوپۆلەکانی سەردەمی منداڵی باوکمە و ئێستا خاوەنی ئەو کۆمپانیایەیە کە باوکم و ئاوەڵەکانی کاری تێدا دەکەن. دایکم هەرگیز حەزی لەو قسانە نییە و هەمیشە دەڵێ. ئەوەندەم ناوی ئەو زەینەڵ بەگە بیست و بێزار بووم. باشەوە قسەیەکی دیتان نییە بیکەن؟ لەبەر دایکم قسەکان دەگۆڕن بەڵام سەر لە نوێ باسەکە گڕ گڕ دێتەوە سەر زەینەڵ بەگ ئەم زەینەڵ بەگە چەند کۆمپانیایەکی خانووبەرە دروستکردن و چەندین کارخانەی دیکەی هەن و ڕۆژ بە ڕۆژ سەر و سامان و دارایشی هەرزیاد دەکا واش نەزانی ئەم سامانەی لە سای زانین و هۆش و داناییەوە پەیدا کردووە نا تا ئێستا خوا لەوەی گەمژەتر دروست نەکردووە بە هەزار ئەڵڵا و ناڵی عەلی تا سەرەتایی تەواو کردووە یەکێ لە هاوپۆلەکانی باوکم دەیگوت، زەینەڵ بەگ دە ساڵ لە من گەورەترە. کاتێک ئەو لە پۆلی سێیەم بوو، من تازە دەچوومە قوتابخانە. من سەرەتاییم تەواو کرد. زەینەڵ بەگ تازە گەیشتبووە پۆلی چوارەم. ئێمە بە گاڵتەوە پێمان دەگوت، تۆ دەبیە بەڕێوبەری قوتابخانە. چونکە هێندە لە قوتابخانەی سەرەتاییم مابۆوە، سمێڵی بە تەواوی بۆر کردبوو. ڕۆژێک کە سەرپەرشتیار هاتبووە قوتابخانە، مامۆستای بە قوتابی و زەینەڵی بە مامۆستا زانیبوو و بە مامۆستاکەی وتبوو، کوڕە لە جێی خۆت دانیشە. جا وەرە بزانە چ منداڵێکی کەتە و زەبەلاحە. باوکم وتی، پێتان وایە ئێستا لە جاران چاکترە؟ خراپتر بووە چاکتر نەبووە، مەگەر نەتانبیستووە پاشملە چی بەم زەینەڵبەگە دەڵێن. خەڵک ناویان لێ ناوە خۆش باوەڕی سەدە و دەڵێن پاڵەوانی کەریەتیە و هاوتای نیە لە دنیادا، یەکێک لە ئاوەڵەکانی باوکم بە سەر بادانیەوە وتی. باوکی زەینەڵ بەگ هەمیشە بە دەستیەوە هاواری بوو، دەیگوت تۆ نابی بە پیاو. ئێستاش کە دەرس و دەورەکەت ناکەی هەر نەبێ وەرە لای خۆم لە ناو بازاڕی بەڵکو هەر نەبێ لە بازرگانی و کڕین و فرۆشنێدا سەرێ دەرکەی. ئەوە بوو زەینەڵ کەوتە دوای بازرگانی و ئیشەکەی گرتی و بە زوویی بووە خاوەن پارە. یەکێکی دی لە ئاوەڵەکانی باوکم وتی، ڕاستە پیاوێکی تەوەزەل بوو، بەڵام ئەو هونەرە گەورەیەشی هەبوو کە دەیتوانی کاروبار باش هەڵسوڕێنێ، هەمیشە لە کارگە و کۆمپانیاکانیدا ژمارەیەکی زۆر وەستا و ئەندازیار و پارێزەر و پزیشک کاریان دەکرد. باوکم بە سەغڵەتییەوە قسەی ئاوەڵەکەی بڕی. دیارە ئەو ڕی ڕاستی گرتووە نەک ئێمە. لاسار و کەودەن ئێمە بووین کە خۆشترین ساڵەکانی تەمەنمان لە قوتابخانەدا بەسەر برد. لە پرد و لە ئاوەڵەکانی باوکم هێرشیان بۆ هێنا. نەخێر هیچ وا نییە. تەنیا پارە بەس نییە بۆ خۆشبەختی. باوکم بە ئاماژەی دەست بێدەنگی کرن و وتی. ئەوە دەڵێن چی؟ ئەی ئەوە نییە چەند مانگێکە دوای ئەو هەموو خوێنە تازە هاتووینە ژێر دەستی ئەو و ئیش دەکەین و چاومان لە دەستی ئەوە؟ دایکم کە دیتی قسە خەریکە دەگاتە باریکییە سەر لە نوێ هەڵیدایەوە. ئەرێ ئەوە ناتانەوێ دەست لە یەخەی زەینەڵ بەگ بکەنەوە؟ هەموو دەیانویست واز پێنن، بەڵام بەدەست خۆیان نەبوو. هەر کاتێ لێک خڕدەبوونەوە، دوای چەند ڕستەیەک دامێنی قسە سەری بۆ لای زەینەڵ و تەمەڵی و بەخت و ناوچاوانی باشییەوە شۆڕ دەبۆوە. شەوێک لە ماڵی ئێمە دیسانەوە قسە هاتەوە سەر کردار و گەوجەکانی زەینەڵ بەگ. مەتین وەقسەهاتوو وتی، ئەرێ پێم ناڵێن زەینەڵ بەگ بەو هەموو نەزانییەوە چۆن بۆتە خاوەنی ئەم هەموو سامانە؟ دایشی وەڵامی دایەوە، کاتێ گەورە قسان دەکەن، منداڵ نابێ هەڵدەنێ. بەو قسەیە مەتینی بێدەنگ کرد، باوکم پێی وت، کوڕم تۆ هێشتا منداڵی سەر لەمە دەرناکەی. خوشکەکەشم ناوی کوڕی ئەو کاک زەینەڵەی لێهاتبوو. ڕاستی نەشبڕابۆوە، تەنیا هەروا قسەیەکیان لێکردبوو. تۆ خوشکە گەورەکەمت دیوە؟ ئەو هیچ بە من ناچێ تا بڵێی جوانە. لە ماڵەوەش دەربارەی مەسەلەی دەزگیرانی ئەو هیچیان بە ئێمە نەوتبوو. خۆشی هەر قسەی نەکردبوو. بەڵام لەو چرپەچرپەی لە ماڵەوە دەیانکرد شتێک تێگەیشتبووین. یەکەم کەس کە هەستی بەوە کرد مەتین بوو، ئەویش لەو کەیف و مزێجەی دایکمەوە لەوەی کە خوشکم ڕۆژ بە ڕۆژ جوانتر دەبوو بەوانە بە باشی تێیدەگەیشت کە باس و خواسێک هەیە. ڕۆژێک مەتین پێی وتم، دەزانی چ باسە؟ دادەم خەریکی شووکردنە. زۆر چاکە، جا چییە؟ من خۆم لێجێل کرد و پرسیم، بە چێ؟ کوڕی زەینەڵ بە. وەڵامم نەدایەوە، ڕاستی نەمدەزانی چ بکەم. مەتین تووڕە بوو وتی، ئەوە گوێت لێ نەبوو؟ پێم وتی دراو بە کوڕی زەینەڵ بەگ. باشە چی تێدایە تا وا سەغڵەت بیت؟ مەتین زەردەخەنەیەکی تەوساوی بە لای مندا کرد و وتی، ها، تێگەیشتم، دیارە تۆش لەوانی. ئەمە ئیشی ئێمە نییە. دوای ئەوە چەند جارێکی دیش ئەم باسە لە نێوان من و مەتیندا هاتەوە گۆڕێ. ئەو قسەکانی منی پێ خۆش نەبوون، دەیپرسی، بۆ پەیوەندی بە ئێمەوە نییە؟ من نامەوێ خوشکم شوو بە کوڕی کەسێک بکا کە هەرگیز نەیخوێندووە و ژیانی بە تەماڵی بەسەر بردووە. باوکی گەمژە بووە، کوڕەکەی چی بکات؟ جا بۆ پێت وایە کوڕەکەی چۆنە؟ ئەویش هەروەک باوکێتی. نەتبیستووە جیا لە سەرپنجی خۆی دەڕوێتەوە؟ ئەمیش نەیتوانیوە بە ڕەنجی شانی خۆی قوتابخانە تەواو بکات، بەڵکو بە زۆری پارە و واسیتە سانەوی تەواو کردووە. گوتم، مەتین گیان، ئەگەر دایکم گوێی لەم قسانەی تۆ بێ تووڕە دەبێ. دیارە گەورەکان بیری هەموو شتێکیان کردووەتەوە. مەتین ئەم جارەیان بە تووڕەییەوە وەڵامی دایەوە. دەزانم تۆش هەر لای ئەوانی، بەڵام من لە دەست گەورەکان بێزارم و ناهێڵم ئەم کارە سەربگرێ. بۆ؟ بۆی ناوێ. باوکم و ئاوەڵەکانی پاش ملا ئەو هەمووە خەریکی باسی خراپەی زەینەڵ بەگن کەچی دەشیانەوێ خوشکم بدەن بە کوڕەکەی باشە ئەمە چەندی بە چەندیە هەستا و ڕۆیشت نەیویست چاوی بە فرمێسکەوە ببینم لەو ڕۆژە بەدواوە مەتین کە منداڵێکی شەرمن و گوێڕایەڵ بوو بوو بە منداڵێکی چەقاوەسو و لاسار لە قوتابخانە ڕای دەکرد زوو زوو سکاڵای مامۆستا و بەڕێوبەر دەگەیشت کە ناخوێنێ باوکم زۆر تەنگەتاو بوو دەستی کرد بە ئامۆژگاری کردنی، سوودێکی نەبوو، لێی دا، ئەنجامی نەبوو. دیسانەوە لە قوتابخانە هەر ڕای دەکرد. بەیانیان دایکم دەیبردەوە قوتابخانە، بەڵام لە پۆلدا هەر گیر نەدەبوو. هەر کاتێ کە باوکم دەیویست بە خۆشی بیدوێنێ، ئەم نێوچەوانی تێک دەنا و وەڵامی یەک وشەشی نەدەدایەوە. ڕۆژێک ویستم دەردەکەی تێبگەم، کەوتمە دواندنی. بە دەنگێکی نێرانەوە گوتی، تۆ سەرت لەم ئیشانە دەرناچێ، بە خۆڕاییش قسە مەکە. دوای ئەمە ئیدی خۆشی و شادی لە ماڵی ئێمە هەڵگیرا. دایکم لە ماڵەوە دەگریا. باوکم هەمیشە ڕووی گرژ بوو. خوشکیشم ئیدی دەستی بە خۆیدا نەدەهێنا و پێنەدەکەنی. شەوێک سەیرمان کرد ئەوە هەوا تاریک داهات، بەڵام مەتین هەر نەهاتەوە. هەموو ڕژاینە کۆڵان و بە دوای ئەودا کەوتینە گەڕان. هەر شوێنێک گومانمان لێ کرد چووین، بەڵام ئەو بوو بە تیکەنانێک و قووت برا. گەڕاینەوە ماڵەوە ئاوەڵەکانی باوکیشم هاتن و ماڵەکەمان بوو بە پرسە دایکم پرچی خۆی دەڕنیەوە و باوکیشم دەگریا ئاوەڵەکانی باوکم هەر لە مقۆ مقۆدا بوون لەپڕ زەنگی دەرگا لێ درا هەموو بە کۆمەڵ ڕامان کردە بەر دەرگا مەتین بێ ترس و لەرز هاتە ژوورەوە باوکیشم نەیپرسی لە کوێ بووی پاش تاوێک باوکم مەتینی بانگ کرد و لە سەرەخۆ دەستی بە قسان کرد کوڕی خۆم، ئەوەی نەچێتە قوتابخانە و نەخوێنێ نابێتە پیاو، پیاو چەند ئیش بکات هێندەی سوودی پێ دەگات. دواڕۆژی تۆ بەوەوە بەندە کە ئیمڕۆ بخوێنی و ماندوو بیت. ئاوەڵەکانی باوکیشم هەر یەکەو لە ئاشێکیا لێیان دەکرد. کوڕەکەم، هەر کەسێ لە ژیاندا زۆرتر ئیش بکات لە گەورەییدا لە هانای دێ. لە منداڵیدا پێویستە زۆرتر ئیش بکەین تا لە گەورەییدا بحەسێینەوە. مەتین کە ماوەیەک بوو سەری بەر دابوو و گوێی شل کردبوون، ئارامی لێ هەڵگیرابوو، لەپڕ سەری بەرز کردەوە و وتی، ئەو کەسەی ئیش دەکات چەندی دەست دەکەوێ؟ بە چۆنیەتی ئیش کردنەکەوە بەندە، هەر چەندە زۆر ئیش بکەیت زۆرترت پێ دەگات. زەینەڵ بەگ زۆری ئیش کردووە کە ئەم هەمووی دەست کەوێ؟ لە بەرامبەر ئەم پرسیارەی مەتیندا هەموو بێدەنگ بوون، نەیان دەزانی چ وەڵامێکی ئەم منداڵە بدەنەوە، باوکم زانی گیری خواردووە، دەنگی نزمتر کردەوە و وتی، ئێمەش کاتێ منداڵ بووین سەروەختی منداڵیمان ڕابورد، بەڵام کاتێ کە منداڵ بووین مەتین قسەکەی باوکمی بڕی و وتی، ئەو کەسەی ئیش نەکات قازانجی زیاترە. ئەم جارەیان باوکم توڕە بوو دەنگی لێ هەڵبڕی، کەواتە باوکت درۆ دەکات؟ مەتین لە پڕمەی گریانی دا و بەدەم گریانیەوە وتی، ئێوە ڕاست دەکەن، منیش هەر لە خۆتانم بیستووە، ئەی ئەوە نیە ئێوە هەموو شەوێ دەربارەی کەودەنی و نەزانی زەینەڵ بەگ دەدوان و دەدوێن؟ ئێستاش ئەو لە کارخانە گەورەی هەمووتانە. چەند کارخانەی هەیە. هاوبەشی چەند کۆمپانیای دیکەیە. ئۆتۆمبێل. خانووبەرە. پارەی زۆر. بەڵام ئێوە چی؟ هەمووتان نانخۆری ئەون. کوڕەکەشی نەیخوێندووە و وەکو باوکی گەمژە و گەلحۆیە. بەڵام. مەتین نەختێک ڕاوەستا. فرمێسکەکانی سڕینەوە و بە دەنگێکی دلێرەوە درێژەی دایە. من ئیدی ناچمە قوتابخانە. منیش دەمەوێت لە زەینەڵ بەگ دەوڵەمەندتر بم و وەکو ئەو سەدان پزیشک و ئەندازیار و کرێکار لە ژێردەستمدا ئیش بکەن و ئیش بدەم بەو کەسانەی کە هەست و تێگەیشتن و خوێندەوارییان زۆرە. مەتین چووە ژووری نووستن. لەوێش هەر بۆڵەبۆڵی بوو. باوکم کە زۆر پەست بوو ڕووی دەمی لە مەتین کرد. زۆر باشە کوڕی خۆم، چۆنت دڵ دێنێ وا بکە. ئەگەر ناشتەوێ بچیە قوتابخانە مەچۆ. دوایی ڕووی کردە ئاوەڵەکانی و وتی. گوناهی ئێمەیە. نەدەبوو لای منداڵان هەموو شتێک بگوترێ و هەموو قسەیەکیش کرابایە. ژنی یەکێک لە ئاوەڵەکانی باوکم پەنجەی بۆ لای مەم کێشا و گوتی، بەڵێ، دەبێ زۆر وریای منداڵ بی. یەکێک لە ئاوەڵەکانی باوکم گوتی، بە لای منەوە مەتین هەقیەتی، ئێمە کە هێندەمان خوێند بووین بە چی؟ هاتووینە لای زەینەڵ بەگ و لە ژێر دەستی ئەودا کار دەکەین. دایکم و باوکم لە مەبەستی مەتین گەیشتن و زانیان هەموو ئەو قسانەی کە کردی لە خوازبێنی کچەکەیانەوە بۆ کوڕی زەینەڵ بەگەوە سەرچاوەی گرتووە. دوای چەند ڕۆژێک لەو گفتە پەشیمان بوونەوە و ئیشێکی باشیان لە دایرەیەک بۆ خوشکم پەیدا کرد. ئێستا خوشکم ئیش دەکات. هەر دەست بە دوعایە بۆ مەتین کە لەو چارەنووسە ڕەشە ڕزگاری کرد. دیارە بیستوتانە کە دەڵێن خراپ هەرگیز چاک نابێت چونکە بناغەکەی لەسەر خراپەوە هاتووە. لەم دنیایەدا هەر تەنیا پارە بۆ خۆشگوزەرانی و بەختەوەری بەس نییە تا یەکێک ببێتە پیاو و خۆشبەخت و بەختیار بێت. مەتینیش کە قسەکەی سەری گرت، لە بەیانی ئەو شەوەوە چووە قوتابخانە و لە جارانیش چاکتر بوو. ئیدی نە هاروهاجی دەکات و نە ناڕەحەتی و هەمیشەی خوا هەر بسکەی سمێڵانی دێ. لە ماڵەوە لەگەڵ هەموواندا ئاش بۆتەوە. لەگەڵ مندا نەبێ کە هێشتا نازانم بۆ لێم زیزە. من هیچ لە خۆمدا شک نابەم ئەوە نەبێ بە لای ئەومدا دانەشکاندووە. بەڵام من ئەوم لە جاران خۆشتر دەوێ. مەتین بەو ڕەفتارە کەسایەتی خۆی نواند و هەمووی تەمێ کردن. گومان ناکەم زیزییەکەیشی لەگەڵ مندا هێندە درێژە بکێشێ. ئەم نامەیەم دوای نانخواردنی ئێوارە نووسی، ئێستا خەوم دێ و دەمەوێ بنووم. بەیانی قوتابخانە نییە، دایکم گفتی داوە سەرلەبەیانییەکەی من و مەتین بەرێتە شانۆگەریی منداڵان. سڵاوم بە هەموو ئاوەڵەکانی قوتابخانە بگەیەنە، ئەگەر بەکۆمەڵ وێنەتان گرتووە بۆم بنێرە، دڵم تینووی دیداری هەمووتانە.